نمایشی سێرکەکە هاتە ناو شارەوە و هاوڕێیانی دووکەڵ کەشپاکەرەوەکان خۆزگەی ئامادەبوونی نمایشەکەیان دەخواست هەر لەبەر ئەوە ڕۆمیۆ چەند ڕۆژێک لەسەر یەک کاری کرد تا پارەی پێویستی کۆکردەوە بەڵام ڕۆمیۆ بە پارەکەی ئەو ملوانکەی کڕیەوە کە پیاوەکە لە میشۆی سەندبوو دووبارە خەندەی خستووە سەر لێوی میشۆ ئەوەی بۆ سەلمان کە هاوڕێ ڕاستەقینە ئەوەیە کە لە خۆشی ناخۆشی یەکتری بەشدار بن. زستان هێشتا لە میلانۆ کۆتایی نەهاتبوو بەڵام ڕۆژ جارجار لە ئاسمانی میلانۆ بە دەردەکەوت و خەڵک دەهاتنە سەر شەقامەکان و خۆیان دەدا بەر هەتا و بەڵام خەڵک جلی زستانیان دانەکەند بوو لە ترسی باران یا بەفرێکی لە ناکاو. ڕۆژە جوانە خۆر هەموو پەنجەری ماڵەکانی ڕوونا کردوتەوە خەڵک هەموو دڵخۆشم بەو گەرمایە پاش ئەو زستانە سارد و درێژە خۆزگەی تا لە گوندە خنجیلانەکەی خۆم بوومایە کورە ڕۆمیۆ ئێستاکەی کاتی پشودانە هێشتا سێ دووکەڵکێش ماوە پاکیان بکەینەوە دابەزە دەی. زۆر باشە ئەوە من هاتم. ڕامیا. ئایا ئێستا باشتری؟ بەڵێ من باشم ئای. نەکەی نە جولەی قاتت شکاوە. قاتم شکاوە؟ ئمم هەتا چاک دەبیەوە پێویستە لەناو جێگەدا بی بەڕێز ڕوسی ڕازیە کە لێرە بمینێ ئێوە. تۆ ئەمێنیتەوە لێرە لەژێر چاودێری دکتۆر کاسێلا تا بە تەواوی چاک ئەبیتەوە. ها ئەی چ کارەکان ئەنجام ئەدا؟ ڕۆڵە تۆ ئاگاداری خۆت بە و خەم لەوە مەخۆ من کارەکانی خۆم ئەنجام ئەدەم. مانەوەت لێرە واتا زووتر چاک بوونەوەت. ستەرەکەشت باش ئاگەدارت دەبێ. نەخۆشێکی گوێی ڕایەڵ دەبی لەبەر دەستم وانیە ڕۆمیۆ؟ بەڵێ چونکە من ئەمەوێ زوو چاک بمەوە. وا تێدەگەم لێرە کاتێکی خۆش بەسەر ببەی. من دڵنیام لەوە دکتۆر. سوپاس. سپاس ئێستا تەواو بوو سپاس چیتە لوتت بریندارە تۆ داتوانی بیبینی ئەم دیارە هی تۆیە پێ دەتێ گرنگێکی باشت پێ بدەن بەڵێ ڕاستە ڕۆمیۆ پێ دەتێ زۆر دڵخۆش بی لێرە ئەیوانە تێنەگەیشتم مەبەستت چیە؟ هه یان کار خزمەتت دەکا و مۆڵەتێکی تاکیشت پێدراوە لەلایەن بەڕێز ڕۆسی. بە چێ بە نەخۆشی دڵ خۆشەبێ. دڵی خۆت تەنگ مەکە گاڵتە ئەکەی. من حەز بەو گاڵتانە ناکەم. ئەوە چیە ڕۆمیۆ؟ ئەڵێی بەردەوامی لەسەر چیرۆخ خوێندنەوە؟ هه بەڵێ. ڕۆمیۆ ماوەی کە لێرەدا ئەبێت بە هەڵی زانی بۆ ئەوەی دوو چیرۆکی نوێ و خۆش بخوێنێتەوە. دوو چیرۆک ئەخوێنێتەوە. ئەبێ ئەوە بتوانێ؟ ئهمم هەوڵەدەم، یەکەمیانم تەواو کردووە. زۆر چاکە، ئەچم چیرۆکێکی ترت بۆ دێنم. بەڵام پێم بلێ ڕۆمیۆ، تۆ چۆن چیرۆکی سێ فیلەکەت وا بە ئاسانی تەواو کرد؟ ئهمم فیلەکان؟ بیرت دێ؟ بێنە کتابەکەم. ئێوە ڕاست دەکەن، بەڵام ئەمجارە چیرۆکەکانی من جیان. بۆ نموونە ئەمجارە چیرۆکەکەم لەسەر بەسەرهاتی پاڵەوانێکە. ئەچم چیرۆکێکی خۆشت بۆ ئەدۆزمەوە. ئەڵێ بە دوای کتابێکدا دەگەڕێ بۆ ڕۆمیۆ؟ بەڵێ ئەوە ڕاستە ئازیزم، ڕۆمیۆ زۆر زیرەکە، پێویستە ئەو ماوەیەی کە لێرەیە سوودی لێ ببینێ هەتاکوو کتێبی پتر بخوێنێتەوە. ئەو کتابە زۆر خۆشە، بەڵام خوێندنەوەی زۆر زۆر قورسە. ئەمە ئەم چیرۆکەیە کە الفرێدۆ حەزی لێ کرد بیخوێنێتەوە. ئای چەند خۆشە! ئەچم بۆ ڕۆمیۆ ئێبم بخوێنێتەوە. ئاها. موبی توک ئەمە بەسەرهاتی نەهەنگە سپێ زەبەلاحەکەیە کەس نەیتوانی ڕاوی بکات بە درێژایی ژیانیان کشتیوانەکان خەریکی ڕاوکردنی بوون ها؟ پێچێ بەسەرهاتێکی خۆش بێت. ئەم چیرۆکەی فرێدۆ حەزی لێ ئەکرد و زۆری خوێندبووەوە و شەوانە بۆمی ئەگێڕاوە. وابزانم منیش حەزی لێ ئەکەم هەر وەگەل فرێدۆ حەزی لێ بوو. زۆر چاکە بڕیارم دا ئەم چیرۆکە بخوێنمەوە. وای وشەی زۆر گرانی تێدایە من بەزەحمەت تێیانەگەم کوڕە بەخوا خۆ وشەکانیش بچوکن. نا نا نابێ خۆم دەم بەدەستەوە هەرێ بێ تەوای بکەم چونکە ئەلفرێدۆم چیرۆکەی خۆشەویست. ئەو نامەیە تازە گەیشت ئەوە لە بۆ تۆیە یانکە زۆر سپاس ها ئیمامۆژن تا من دڵنیام کە بۆ دوبارە داوام لێ دەکات بۆ ئەوەی بگەڕێمەوە ناو خانەوادەکە هەر لە لایان بژیم من ناتوانم بە ئاسانی بڕیاری خۆم دەم مامۆ ژنم منی خۆش دەوێ بەڵام من کارەکەی خۆم خۆش دەوێ زۆر باشە بە هێمنی بیر بکەوە دەتوانی لێرە بمینێیەوە کار بکەی و خوێندنەکەشت تەواو بکەی ئەمن بەوە زۆر دڵخۆش دەم یانکە. سپاس بۆ تۆ پاشە ڕۆژ چاوەڕێتە چیژی خۆمیان کە حەز لە چ دەکەیەوە هەڵبژێرە مانەوە لێرە و کارکردن و تەواوکردنی خوێندن یانیش چوونەوە ناو خانەوادەی مارتەنیس کە سامان و ناوبانجیە پێویستە بە ئێمنی بیر بکەینەوە دای ئێستاش بابچین سەردانێکی ڕۆمیۆ بکەین زۆر تاکە بادڵنیابین چەند ئارام دەگرێت لەسەر خوێندنەوەی چیڕۆکەکە دەتوانێت جۆرەها چیرۆک بخوێنێتەوە، هەر لەم کاتەوە بڕیاری دا ڕۆمیۆ بچێتە ناو قۆناغێکی نوێی فێربوونەوە. ئەتەوێ بم بەی بۆ پەرتوکخانەی باپیرت؟ باپیری دکتۆر کاسێلا زانایەکی زۆر گەورە بوو زانستیشی زۆر لابوو باپیرم زیاتریش گرنگی بە زانستە سروشتیەکان دەدا. زانستە سروشتیەکان؟ بەڵێ، ئێستاش ئێمە ئەوە فێرەبین. هەر لە منداڵیەوە ئەو ژوورەم خۆشویستووە، لەبەر ئەوە زوو زوو دەهاتمە ئێرە. ئەمە چییە؟ ئەوە هێستی گیانلەبەرێکە کە لە چیڕۆکدا دەیخوێنیەوە. تر نەهەنگە؟ ئەوە پاشماوەی نەهەنگی سپییە کە لە باشوور دەژیا. لە گچکەترین جۆرەکانی نەهەنگە، ئەو مۆبیدۆکەی کە لە چیڕۆکدا دەیخوێنیەوە بیست جار لەو نەهەنگی سپییە گەورەترە. ڕۆمیۆ. ها؟ ئەوە نەخشەی گۆی زەوییە. زەوی؟ ئەی باشە میلانۆ ئەکەوێتە کوێ؟ ئەوەتەیە. هه زۆر چاکە سەیرە من زۆر ئەو هۆڵەم خۆشەوێ هه. پێ دەچێ ئەو ژوورە سەرنجی ڕاکێشابن و خۆشتان بوێ. هه ئا. لەوڕۆ بەدواوە دەتوانن ئەو ژوورە بە ژووری خۆتانی دابنێن. ژووری ئێمە؟ بەڕاست؟ لەو ژوورە فێری زۆر شتی بە کەڵک دەبن و لەنێو دەریای زانستدا مەلەوانی دەکەن. فەردیناند ماجەلان دەریاوان و دۆزەرەوەیەکی برتۆغالیە لە ساڵی 1590دا بە کەشتەکەی گەشتێکی بە نێو دەریادا کرد دواهامین کەشتی لە ساڵی 1522 گەڕاوە ئیسپانیا بەڵام خۆی نەیتوانی بگەڕێتەوە باڵێ ئەو زانیاریانە سەبارەت بە ڕۆمێ زۆر گەورەونێ بوو چونکە ئەو شەیدای زانست بوو بە تایبەتی دوای ئەوەی دکتۆر کاسێلا دەستی گرت بۆ ناو جیهانی زانست توانی هەموو هێز و توانای خۆی تەرخان بکات بۆ خوێندنەوە دکتۆر کاسێلاش بە هەموو شێوازێک یارمەتی دەدا هەنگەکان ئەو نەهنگانە کە شیردەرن هەنگی شێ بەهێزە هارە جوانیشە ئەو شتانەی کە هەمویان فێر بووم لە ناو مێشکمدا ئەسوڕێنەوە ئای ئەم جیهانە چەند گەورەیە بەڵام دەوڵەمەندی جوان و ڕەنگینە زۆر چاکە ئەبێ بەردەوام بم لە فێربوون لە دەریاچەی زانست فێرەبم فێرەبم فێرەبم فێرەبم فێرەبم فێرەبم چییە لە نێو ئۆقیانوسی ئەتڵەسی مەلەوانی دەکەی؟ ڕۆمیۆ وەرە تەماشای ئەو تابلۆیەی ئەستێرەکان بکە کە دوو نێشەوێ لە بۆتم باس کرد، ئەوەیان ئەستێرەی جەمسەری باکوورە، ئەوەشیان کۆمەڵەی کورسییە، ئەوەشیان ورچی گچکە و ورچی گەورە. ئایا تو وێنەت کێشاوە دکتۆر؟ هەهەهەهە نا نا ڕۆمیۆ ئەمن بەو شێوەیە وێنە کێشێکی لێهاتوو نیمە. ها. ها. ها. ئەوە چتە؟ دکتۆر تو بۆ کاتی خۆت لەگەڵ من بەفیڕۆ دەی وا مامەڵەی نەرمم لەگەڵەکەی چونکە تو کوڕەکی زیرەکی و حەز دەکەی فێر ببی کوڕی خۆم زانست موچی هەموو کەسێکە و لە بۆ کەسی ژنیە بیشارێتەوە ها بیگرە وابزانم بە خوێندنەوەی ئەم کتێبە هەست بە خۆشیەکی زۆر زۆر دەکەی دکتۆر کاسێلا ئێستا هەموو شتێک ئامادەیە ئافرین ئەڵێ ئێوە ئەڕۆن دەی دەوت بکەوە چاکە ئێستا قڕگە زۆر باش بووە دەی بڕۆ دەی پێم بڵێ چتاوە کوێر ژان دەکا دەی مەترسێ. پەنجەکانم بە ئاوی گەرم سووتاون. دەی پیشانم دا. پاش چەند ڕۆژێکی دی پەنجەکانی چاک دەبنەوە. ئەوە جوانە بەخوا وڵاتمان زۆر خۆش دەبوو ئەگەر هەموو وەک دکتۆر کەتەللا بونایە. با پێت بڵێم ئاقل گیان خواردن جوان جوان بدو ئەوجا قوتی بدە. بەخوا دکتۆرێکی باشە. کورە بەسە بەسە وازم لێ بێنن بەسە. دکتۆر کاسێلا لە ڕۆژی پشووشدا کار دەکات، ئەو ناتوانێت بەدەم نەخۆشە هەژارەکانەوە نەچێت، هەرچی پێداویستی و چاودێری هەیە بۆیان دابین دەکات، هەردەم بەهانایە بۆ چارەسەرکردنی نەخۆشەکانی. گوێم لە بگریان کە. بەڵێ. من ئەگەر دکتۆر کاسێلام نەبینیایە ئیستە ئەبا چیم بەسەر هاتبا. ها؟ نەخوێندەوار ئەمامەوە و هیچم نەئەزانی، نەمەزانی لە دەوروبەرم چی ڕووئەدات. ئم. تۆ ڕاست دەکەیت ئەم پیاوێکی زۆر چاکە مامەڵەم لەگەل دەکات هەر وەکو کچی خۆی. زۆر بەخێربێ گەورە مناڵەکان دەمێکە چاوەڕوانت دەکەن بەخێر بێ تکا دەکەم فەرموو لێرە دانیشە دکتۆر. باشە دادەنیشم، بەڵام پێم بڵێن چ ڕوودەدا لێرە؟ ئەمڕۆ ئاهەنگ دەگێڕین بە بۆنەی تاکبوونەوەی ڕۆمیۆ، ئەمەش لەبری سوپاسی چاکەی بەڕێزتانە. دیارییە لە بۆ من؟ خاتون گیان لێرە دانیش. ئێستاش شانۆگەری بووکەکانتان پێشکەش دەکەین. هەرچەندە ئێمە لێهاتوو نین، بەڵام هەر تۆزێ دڵتان خۆش دەکەین. تێگەیشتم، ئێستاش پەردە هەڵدەدەینەوە. ڕۆژێک لە ڕۆژان منداڵێکی هەژار هاتە ناو شار بۆ کارکردن لە دووکەڵ کەشپاکەرەوە. هەر لەوێ کچێکی دەرمونیانی بینی. کچەکە دڵپاک و ئاقڵ بوو. بەڵام تۆزێ گرژ و تووڕە بوو. من گرژ و توڕەم؟ خۆ مەبەست چیڕۆکە. ئێ ئەزانم، بەڵام ئەبێت چیرۆک ڕاست بێت. پاشان پیاوێکیان ناسی زۆریان خۆشویست، پێی خرا ڕۆمیۆ. ئێ باشە باش. ئەم پیاوە دکتۆرێکی بەناوبانگ بوو، یارمەتی هەژار و نەخۆشەکانی دەدا. هەر بەم شێوە دکتۆرەکە باوەشی سۆزی گرتەوە بۆ کچەکە کە برای خۆشەویستەکەی تازە کۆچی کردبوو. یارمەتی دا بۆ نەهێشتنی ئازارەکانی و زاڵبوون بەسەر گرفتە ناخۆشەکانی. وا مامەڵەی لەگەڵ کرد وەک چۆن باوک لەگەڵ کچەکەی خۆی دەیکات. بەڵێ وابوو ها؟ کچەکە نەیدەزانی چی بکات ئایا بچێتە نێو ناداریەتی خانەوادەکەی یان نا؟ دکتۆریش بەێمنی یارمەتی ئەدا بۆ بڕیاردانی پاشەرۆژی و بەختەوەر بێت لە ژیانی متمانەکردنی بەخۆی پێبەخشی یانکە قسەکە بڕیاری خۆیدا کە ناچێتەوە ناو خانەوادەکەی و لای مام و ژنی لێرەی ئەربەتی دکتۆر ئەدات و فێر ئەبێت تاوەکو ئەبێت بە دکتۆرا ئابم شێوەیە کچەکە بڕیاری دا دکتۆر ڕەزیلی نەکرد بە یارمەتیدانی خەڵکی و بە تایبەتی دووکەڵ کەشپاکەرەوەکان کوڕ و کچەکەش گەڕان بە دوای شێوازێک بۆ سوپاس کردنی دکتۆرەکە، بەڵام هیچیان دەست نەکەوت کە شایانی ڕێز و سوپاسی دکتۆرەکە بێت. وە ڕۆژێکیان گوێی لە ستەرەکە بوو ئەیوت. ئەگەر هەموو خەڵکی وەک دکتۆر کارسێلا باش و دڵنەرم بوونایە ئەوە وڵاتمان زۆر خۆش ئەبوو. ئیتر لەو کاتە کوڕەکە وەڵامە بزربۆکەی دۆزیەوە و زۆر دڵخۆش بوو ئەوەی زانی کە باشترین هۆکار بۆ سوپاس کردنی دکتۆر، پەیرەوکردنی ئاکارە جوانەکانیەتی و پێویستە ڕیزی خەڵکی بگرن و یارمەتی بدەن وەک ئەو ئەوەی زانی کە پێویستە فێر ببێت تا لە کۆتایی سوود بەخش بێت بۆ خەڵکی. ڕۆمیۆ. دکتۆر کاسێلا. من نازانم ئایا ئەتوانم ئەو خەونانە بیهێنمە دی؟ بەڵام دوکەڵگێژ پاککەرەوەکان هەرگیز بێ ئومێد نابن. هەموو خەونەکان ئەهێننە دی. کوڕی خۆم ڕۆمیۆ. ئەتو خەونەکانت دەهێنیە دی ئەمن دڵنیام. دکتۆر من بە هەموو توانامەوە هەوڵەدەم. تخوا ئەتوانم لاتا ببینێمەوە؟ بێگومان لێرە کار دەکەی و دەخوێنی هەتاکو دەبێ پزیشک. نمایشێکی جوان و کۆتایەکی خۆش. پێتان چۆنە بۆ بەیانیش نمایشێکی تر تاس بکەین؟ بەڕاستی من زۆر دڵم پێتان خۆشە منداڵە ئاقڵەکان. ئەلفرێدۆ، من هێشتا ئەو خەونەم لەبیرە کە بەیەکەوە پەیمانمان بەست بۆ بەجێهێنانی هەموو توانا ئەخەینە کار بۆ دڵخۆشکردنی مناڵان کە بتوانن فێری خوێندەواری ببن و هەرگیز نابێ بکەونە ژێر لێدان و بە کەم سەیرکردن. من ئەوە ئەزانم هەموو ئەو خەڵکانەی لەژێر ئەم ئاسمانە شینە لەدایک بوون بە ئازادی هاتوونەتە کایەوە. هەر بۆیە مافی خۆیانە تامی ئەم ئازادیە بچێژن. مرۆڤ خەونی ڕەنگاڕەک زۆر دەبینێ، بەڵام هیچ خەونێک نایەتتە دی تا هەموو هێز و توانامان لە پێناو هێنانە دی نەخەینە گەڕ. باشە دەبێ خەونەکانی ڕۆمی و هاوڕێکانی بێتە دی؟ ئایا دەبێ هەر بەردەوام بن لەسەر ئەو هەوڵانەی کە بۆ هێنانە دی خەونەکانیان دەیدەن؟ چاوەڕێ بن لە ئەڵقەی داهاتوودا بزانین چی ڕوودەدا.